مارمیلادۆف لە ناکاوێکدا کاتێک کە دەستی بۆ پێشەوە درێژ کرد بە دەنگی سروش ئامێزەوە وەگەوەی تەنیا چاوڕوانی ئەم وشانە بوو بێ نەڕاندی وتی بەزەیی بۆ دڵتان پێم بسووتێ تۆ ئەڵەی بۆ بەزەیان پێتابێتەوە بەڵێ هیچ هۆیەک بۆ بەزەیی پیاهاتنەوەم نییە هەق وایە لە خاچم بدەن خاچ نەک بەزەییان پیامدا بێتەوە کەواتە لە خاچیدا ئەی قازی لە خاچی دە و دوای ئەوە بەزەیت پیایدا بێتەوە ئەو سا من خۆم بۆ لە خاچدان دێمە بەردەمت چونکە من تینوی خۆشی نیم بەڵکو تینوی خەم و فرمێسکم تۆ ئەی ئارەق فرۆش وازانی ئەم نیو قاپەی تۆ خۆشیم پێ بەخشێ من لە ناویا بۆ خەم و ئازارە گەڕێم خەم و فرمێسک و چەشتیشم دەستم کەوت بەڵام ئەو کەسە دڵی بە منە سووتێک کە دڵی بۆ هەموو کەسێک بسووتێت ئەو کەسەی لە هەموو کەسێک و لە هەموو شتێک تێگەیشت ئەوە تاقە کەس و هەر ئەویش دادوەرە لە ڕۆژی قیامەتدا دێت و ئەپرسێت ئەو کچە لە کوێیە کە بۆ باوەژنی زاڵم و سیلاوی لە بەر مناڵی بێگانە و ساوا خۆی فرۆشتووە؟ ئەو کچە لە کوێیە کە بۆ باوکەکەی سەرزەمینی کە سەرخۆش و بێکارەیە بێ ئەوەی ترسی لە ئاژەڵیەتیەکەی باوکی هەبێ بەزەیی پێ بەخشی؟ دیسانەوە ئەڵێت وەرە. جارێک تۆم بەخشی جارێک بەخشیمیت وا ئێستاش لە هەموو گوناهەکانت ئەبورم چونکە تۆ میهرەبانیت ئینجا لە سۆنیای من ئەبورێت ئەبورێت ئەزانم ئەبورێت من ئەو کاتەی لای بووم ئەم هەستە لە دڵم گەڕابوو خوا داوەری هەموویان ئەکات و ئەیانبەخشێت، چاکەکان و خراپەکان، عاقڵ و نەزانەکان، کە کاری هەمووی تەواو کرد، ئەوسا بە ئێمە ئەڵێت، ئێوەش وەرنە دەرێ، وەرنە دەرێ، سەرخۆشەکان، وەرنە دەرێ لاوازەکان، وەرنە دەرێ گوناهکاران. ئێمە هەموو دێینە دەرێ و ئەوەستین. ئەو ئەڵێت، ئێوە بەرازن، لە حەیوا نەچن، بەڵام ئێوەش هەر وەرن. ئەوسا داناکان دێنە دەنگ. هزرمەندانیش دێنە دەنگ کە خودایە، لەبەرچی پێشوازی لەمانەکەی؟ ئەو ئەڵێت پێشوازی لەمانەکەم، ئەی دانایان، پێشوازیان لێکەم، ئەی هزرمەندان، چونکە هیچ یەکێک لەمانە هەرگیز خۆی بە شایستەی ئەم بەخشینە نەزانیوە. ئینجا خوا دەستی بۆ لای ئێمە درێژەکات و ئێمەیش ماچیەکەین، ئەگرین و تێگەین، ئەوسا لە هەموو شت دەگەین. هەموو تێگەن. تەنانەت کاترینا ئیڤانۆڤنا ئەویش تێگا. خوایە با فریشتەکانت زووتر بگەن. مارمیلادۆڤا بێ ئەوەی تەماشای کەس بکا بێ هێز و توانا کەوتە سەر قەنەفەکە وەک دەوروبەرەکەی فەرامۆش کرد بێ کەوتو بووە بیرکردنەوەیەکی قوڵەوە وتەکانی کاریگەر بوون چرکە ساتێک هەموو کڕبوون بەڵام زۆری نەبرد دەنگی پێکەنین و جوێنەکانی پێش و کەوتنەوە بەرگوێ داوەریەکی باش بەسەریەکیان ترشان ئیتر کارمەندە چی و چی تریش مارمیلادۆڤا لە پرا سەری بەرز کردەوە و بە ڕاسکۆڵنیکۆفی وت، با بڕۆین گەورەم. بمگەیەنە، ماڵی کوزیل، ناو حەسارەکە. ئیدی ئەبێت بگەڕێمەوە لای کاترینا ئیڤانۆڤنا. دەمێک بوو ڕاسکۆڵنیکۆف نیازی ڕۆشتنی بوو. هەر لە خۆشیەوە ئەوەی لە بیردا بوو هاوکاری ئەم پیاوە بکا. کە کەوتنە ڕێ، دیار بوو هەنگاوەکانی مارمیلادۆڤا لە توانای قسەکردنەکەی بێهێزتر بوو. لە بەرەوە تون پاڵی بەلاوەکەوەدا هەموو ڕێگاکە دو سێسە تەنگاو زیاتر نەبوو چەندە لە ماڵەکە نزیکتر بکەوتنایەتەوە زیاتر ترس و ناڕەحەتی بەرکی پیاوە سەرخۆشەکەی گرت بە نیگەرانیەوە لە ژێر لێوتی من لە کاترینا ئیڤانۆڤنا ناترسم لەوەش ناترسم چۆن قژم ڕاکێشێ قژ چییە؟ هیچ نییە من ئەماڵێم ئەسڵەن چاکتر وایە قژم پێوە نەهێڵێ من لەوە ناترسم. من لە چاوی ئەترسم، بەڵێ لە چاوی. لە پەڵە سوورەکانی سەر ڕوومەتی ئەترسم و هەر وایش لە هەناسەی ئەترسم. ئایا ئەو جۆرە نەخۆشانەت دیوە چۆن هەناسە ئەدەن، بەتایبەتی کە تووشی هەڵچوون دێن؟ لە گریانی مناڵەکانیش ئەترسم، چونکە ئەگەر سۆنیا خواردنی نەدابێتنێ، نازانم چی ڕووی داوە، نازانم. بەڵام لە لێدان ناترسم. گەورەم بزانە. کە ئەو جۆرە لێدانانە بۆ من ترسناک نییە بەڵکو چێژم پێ بەخشێ چونکە بێ ئەوە هەرگیز کارم ڕایی نابێ ئەمیان باشترە لێ گەڕێ لێم بدات و داخی دڵی بڕێژێت ئەمیان باشترە باشە ئەمەیش ماڵەکە ماڵی کوزیل دارتاشی دەوڵەمەندی ئەڵمانی با بڕۆین. لە حەوشەوە چوونە ژوورێ، سەرکەوتنە قاتی چوارەم، چەند زیاتر بە پلیکانەکاندا سەربکەوتنایە تاریکترە بوو، سەعات نزیکەی یانزە بوو، هەرچەندە لەم وەرزەدا پترسبۆرگ شەوی ڕاستەقینەی نییە، بەڵام سەر پلیکانەکان زۆر تاریک بوو. دەرگایەکی بچووکی دووکەڵاوی لەسەرەوە لە کۆتایی پلیکانەکاندا کرابەوە لە ناوە مۆمێک ژوورێکی زۆر گەنیلەی ڕووناگە کردەوە کە درێژەکەی داهنگاو بوو هەموو ژوورەکە لە هەیوانەکەەوە ئەبینرا هەموو شتێک بە تایبەتی پەڕۆ پیتاڵی کۆنەی مناڵانە لەو ناوەدا کەوتە بوو لە سوچی ئەو پەڕی ژوورەکەدا پەردەیەکی کونکن ڕاکێشرا بوو زۆر لەوە چوو پشتەوەی قەرەوێڵەیەکی نووسن بێ هەر لە ناو ژوورەکەدا تەنیا دوو کورسی، قەنەفەیەکی شکاوی پەڕپووت کە قوماشێکی چەوری بەسەر دادرابوو، مێزێکی کۆنی موبەق کە لە دارێکی خراپی بۆیە نەکرا و بێ ئەوەی سفرەی بەسەرەوە بێ، بەرانبەر بە قەرەوێڵەکە بینرا. لە سووچێکی مێزەکەدا پاژماوەی مۆمی نا و مۆمدانێکی فافۆ نەسووتا. دیار بوو مار میلادۆڤا لە خودی ژوورەکەدا نیشتەجێ بوو، نەک هەموو بەشەکەی گرتبێ. ژوورەکەی سەرەڕێ بوو. ئەو دەرگای ئەچووە سەر ژوورەکان، یان باشتری بڵێم لانەکانی تر و خانووەکەی ئامالیا لیپە و فخزلی پێگەهێنا. نیوەی کرابۆوە و لەوێوە گوێت لە هەراو زەنا بوو. پێئەکەنین. لەوە ئەچوو یاریی کاغەزێن بکەن و چا بخۆنەوە و. زوو کاترینا ئیڤانۆڤنای ناسی، ژنێکی زۆر لاواز و باریک و تا ڕادەیەک باڵا بەرز و ڕێک، قژێکی زەردی هێشتا زۆر جوان ڕاست بوو، بەسەر ڕوومەتیشیەوە دوو لەکەی سوور هەبوو. کاترینا ئیڤانۆڤنا دەستی نووساندبووە سنگیەوە، لە ژوورە بچووکەکەی خۆیدا هاتووچۆ ئەکرد، لێوی وشک و هەناسە بڕکەی بوو، چاوی وەک تا لێهاتوویەک، ئەدرەوشایەوە، بەڵام ڕوانینی تیژ و بێ ترووکە بوو، دەم و چاوە سیلاویەکەی لەبەر ڕووناکی دوا تروسکەی مۆمە تەواوبووەکەدا نەخۆش ئەینوواند. بەلای ڕاسکۆڵنیکۆفەوە تەمەنی سی ساڵان بوو، بەهەق نەئەبوو هاوسەری مارمیلادۆڤا بێ، ژنەکە بە هاتنیانی نەزانی و دەنگی نەبیستن، ئەدوت لە جۆرە بێهۆشیەکدایە کە نەئەبیسێ و نەئەبینێ، هەرچەندە هەوای ژوورەکە خەفەکەر بوو، کەچی بەوەی شەوە پەنجەرەی نەکردبۆوە لە پلیکانەکانەوە بۆگەنێگەها وەلێ ئەو دەرگایی ئەچۆ سەر پلیکانەکان دانەخرابوو لە ژوورەکانی تەنیشتەوە لە دەرگا نیوەکراوەکەوە شەپۆلی دووکەڵی جگەرە ئەهاتە ژوورێ ژنەکە کۆکی و کەچی دەرگای داناخست بچووکترین کچۆڵیان کە تەمەنی شش ساڵە بوو بە چیچکانەوە کزۆڵی کردبوو سەری نابووە کورسیەکەوە و لەسەر زەویەکە خەوی لێکەوتبوو کوڕێک کە پێچ و ساڵێک لەو گەورەتر بێ لە سوچێکدا ئەلەرزی و ئەگریا ئەدوت تازە لی دراوە کچە گەورەکە کە تەمەنی نۆ ساڵ و باڵای بەرز و وەک دەنکی شقارتە باریک بوو باڵا پۆشێکی کۆنەی دابووە سەر شانە ڕووتەکەیدا کە دیار بوو دوو ساڵ لەوە بەر بۆیان درو بوو چونکە ئێستا ناگەشتە سەر ئەژنۆی کچە لە پاڵ برا بچووکەکەیدا لە سوچێکدا وەستا بوو دەستە درێژ و مژان ئاساکەی تند ئاڵاند بووە ملی براکەی گوایە بێدەنگێکە شتێکی بەگوێیدا ئەچرپاند و هەوڵیەدا جارێکی دی مناڵەکە نەکەوێتەوە هەنسکدان لەگەڵەوەیشدا بە چاوە زۆر گەورە و تێرەکانی کە بە دەم و چاوە لاواز و هەڵبزڕکاوەکەیەوە گەورەتر دەرەکەوت بە ترسەوە لە دایکی ئەڕوانی و چاودێری لێکرد مار میلادۆڤا بێ ئەوەی بڕواتە ژوورەکەوە لە بەردەم دەرگاکەدا کەوتە سەر چۆک و ڕاستکۆڵ نیکۆفی بۆ ژوورەوە ڕادە ژنەکە چای بەو پیاوە غەریبە کەوت بەسەر سوڕمانەوە لە ڕووی داوەستا دوای کەمێک هاتەوە سەرخۆی و ئەدوت بیری لێکردوتەوە کە ئەو پیاوە بۆ هاتۆتە ژوورێ زۆر زوویش وای لێکدایەوە کە ڕەنگە بۆ ماڵی تر هاتبێ چونکە ژوورەکەی سەرڕێی ئەوانی ترە هەر بەو بیرەوە بێوەی گوێ بە پیاوەکە بدا ژن بەرە و ڕاڕەوە کەچ و تا دەرگاکە دابخە لە پرا کە مێردەکەی بینی لە بەردەم دەرگاکەدا چۆکی داداوە هاواری لێستا زۆر بە تووڕێیەوەوتی ها گەڕایتەوە شەیتان حەیوان پارەکان کوان چیت لە گیرفاندایە پیشانم دا جلەکانیشت گۆڕاوە کو ئەوەی خۆت پارەکان کوان دەی قسە بکە یەکسەر کەوتە پشکنینی گیرفانی مێردەکەی مار میلادۆڤە زوو خۆی بۆشل کرد و دەستی بڵاو کردەوە و بە تەنیشتی خۆیدا درێژی کردن تا بە ئاسانی گیرفانەکانی بپشکنێت تەنانەت کوپێکێکی تیا نەمابوو ژنە هاواری لێستا وتی ئەی پارەکە کووە خویە یعنی هەمووت بەبادا ئاخر هێشتا دوانزە ڕۆبڵ لە سنوقەکەدا مابووەوە لە ناکاودا بەو پەڕی تووڕەیەوە دەستی لە قژی گیر کرد و بەرەو ناو ژوورەکە ڕایکێشا مارمیلادۆڤا بۆ ئەوەی ژنەکەی ماندوو نەکا ملی بۆ دا و لەسەر ئەژنۆ کەوتە دوای و لە کاتی قژڕاکێشانیدا یەک دوو جار سەری بەرزەوی کەوت مارمیلادۆڤا ڕوو بە هاوڕێکەی بە دەنگی بەرزەی وت گەورە و بەڕێز ئەمە خۆشیم پێبەخشێ ئەمە ڕەنج و ئازار نییە بەڵکو شادی و خۆشییە. کچە مناڵەکەی کە لەسەر زەویەکە نوستبوو لە خەو هەستاو کەوتە گریان کوڕەکەیش کە لە سوچێکدا وەستا بوو ئۆقرەی نەگرت لەرزی هاواری کرد و بە ترس و لەرزێکەوە کە نزیک بوو لە فیە لێهاتن خۆی دایە پەنای خوشکی کچە گەورەکە لە تاو بێخەوی وەک گەڵا لەرزی ژنە داماوەکەیش بە نائومێدیەوە هاواریە کرد خواردتەوە هەموویت هەڵدا جلەکانیشت ئەوانەی خۆت نین بەدەستیشی کە لە داخە وای هەڵە گڵۆفتن نزیک بوون لە شکان ئاماژەی بۆ لای مناڵەکانە کردوەی وت برسیانە برسی هەی دڕندەی نەفرەت لێکراو لە پرا پەلاماری ڕاستکۆڵ نیکۆفی داوتی ئەی تۆ تۆ تەریق نابیتەوە کە لە مەیخانەوە گەڕێیتەوە تۆ لەگەڵ ئەودا ئەت خواردەوە تۆیش لەگەڵ ئەودا ئارەقت خواردەوە دەی بۆ دەرەوە لاوەکە بێ ئەوەی قسەیەک بکە پەلەی ڕۆشتنی کرد لەو کاتەدا دەرگایەک کە ڕێگاکەی ئەچووە سەر ژوورەکانی دی تەواوکرایەوە دەم و چاوی چەند کەسێکی ماتیگر دەرکەوت چەند سەر و جۆلاکێک کە قسەی ناشرینیانە کرد بە پێکەنین و جگەرە و سەبیل بە دەم و شەو و کلااو بەسەرەوە بەرەو ژوورەکە ڕیزیان بەستە بوو جلێکی هەراوی ماڵەوەیان لە بەردا بوو یان بە بەرگێکی هاوینەی بێشەرمانەوە خۆیان داپۆشی بوو هەندێکیان کاغەزی قوماریان بەدەستەوە بوو بە تایبەتی کاتێک پێکەنین کە قژی مار میلادۆڤ ڕاکێشرا و ئەو خۆی بە زەیۆ ئەنووساند و هاوارە کردوی وت ئەمە خۆشیم پێبخشێ هەندێکیان وردە وردە هاتنە ناو ژوورەکەەوە تا سەرنجام دەنگێکی شوم هاتە بەرگوێ دەنگی خودی ئامالیا بوو کە ئەهات و ڕێگەی بۆ خۆیە کردەوە بۆ ئەوەی بە شێوازەکەی دۆخەکە بێنێتەوە سەرخۆی و بۆ سەدەم جار ژنە داماوەکە بترسێنێت و هەڕەشەی ئەوی لێبکە کابێت بەیانی ژوورەکە چۆنکە. ڕاسکۆڵنیکۆف لە کاتی ڕۆشتنیدا دەرفەتی بۆ ڕەخسا تا دەست بە گیرفانی دا بکا و هەر پارەیەکی مسینی مەیخانەکە کە لە باقیاتی ڕۆبڵێک وەری گرت بۆ دەری بهێنێت و بێ ئەوەی کەس پێ بزانێ بیخاتە بەردەم پەنجەرەکە وەلێ لە سەر پلیکانەکان لە کارەکەی پەشیمان بووە و خەریک بوو بگەڕێتەوە بە خۆی وت ئەم کارە خراوەچی بوو کردم ئەوان سۆنیایان هەیە و من خۆم پێویستم بە پارەیە بەڵام کەزانی تازە ئەو پارەی دەست ناکەوێتەوە بەبێ ئەوەیش هەرگیز ئەو پارەی ناویستەوە شانی هەڵتەکاند و بەرەو ماڵەکەی کەوتەڕێ کە بە شقامەکەدا ڕۆشت کەوتەوە دوای بیرۆکەکانی و بە زەردەخەنێکی تاڵەوتی ڕاستە سۆنیا پێویستی بە سووراوە ئەو پاکیزەتیە پارەی ئەوێت هم بێگومان ئەمڕۆ سۆنیا خۆشی نابوو دەبێت و هیچی دەست ناکەوێت ئەمەیش هەر هەمان قوماری هەمیشە یە و مەترسیدارە وەک ڕاوە ئاژەڵ و گەڕان بە دوای زێرداوایە بەیانی ئەگەرە و پارەی من نەبێ هەمویان لە برسامرن ئاه سۆنیا چ کانزایەکیان هەڵکەندووە سوودیان لێدیوە بێگومان سوودیان لێدیوە و تازە خۆشیان پێوە گرتووە کەمێک گریاون و ئێستا ڕاهاتون مرۆڤ ڕسوایە و خوو بە هەموو شتێکەوە گرێ ڕاست کۆڵنییکۆف دیسان و بیری کردەوە لە ناکاوێکدا بێ ئیرادە هاواری کرد جاکێ ئەڵێت من ڕازەکەم و لەسەر حەقم ئەگەر لە ڕاستیدا مرۆڤ مرۆڤ بەگشتی یعنی هەموو ڕەگەزی مرۆڤ ڕسوانە بن کەواتە شتەکانی تر ڕۆژی دوایی پاش خەوێکی ناخۆش تا ڕادەیەک ڕاستکۆڵنییکۆف درەنگ لە خەو هەستا لەگەڵەوەشدا خەوەکە چتوانە و ئاسوودەیەکی تێنەجێڕابوو کە هەستا تووڕە و بێزار و ڕکن بوو بە بێزاریەوە لە ژوورە قێزەونەکەی خۆی ڕوانی ژوورەکەی قەفەزێکی زۆر بچکۆ لە بوو درێژەکەی شەش هەنگاو و دیوارەکانی بە کاغەزێکی گرد لێ نیشتوی زەرد داپۆشرا بوو کاغەزەکە لە هەموو لایەکەوە لە دیوارەکە کرابەوە بنمیچەکەی هێ نزم بوو ئەبوو یەکێکی کەمێک بە باڵا لەوە بترسێ سەری لی بدا دیمەنەکەی تەواو نالەبار بوو کەرەستەکانی ناو ژوورەکە لەگەڵ ئەو دیمەنەدا چاک ڕێکەوتە بوو سێ کورسی کۆنی شەق و شەڕ لە سوچێکدا مێزێکی زەیدکرا و کە چەند دەفتەر و کتێبێکی لەسەر بوو هێند تۆز و خۆڵ لەسەر کتێبەکان کەڵەکە ببوون کات زانی ماوەیەکی زۆرە دەستی کەسیان بەرنەکەوتووە. قەنەفەیەکی زەبەلاحی بەدڕوخسار کە نزیکەی درێژی دیوارەکە و بەپانیشی نیوەی ژوورەکەی داگیر کرد بوو. ڕۆژانێکیش پارچە قوماشێکیان دابوو سەریدا کە ئێستا هەمووی دڕاوە. تەختە خەوی ڕاست کۆڵنییکۆڤ بوو. زۆر جار ئەم لاوە بێ ئەوەی خۆی بگۆڕێ هەر بەجلەکانیەوە لەسەریەخەوت. لەباتی مەلافە پاڵتاوە کۆنەکەی، پاڵتاوە خوێنکاریەکەی بەسەر خۆی داکێشا، تاقە سەرینەکەیشی ئەوەندە گچکە بوو کە هەموو جلکە پاک و پیسەکانی خۆی لە ژێر ئەنا تا ژێر سەری کەمێک بەرز بێ. بەرامبەر قەنەفەکە مێزێکی بچکۆلە دانرابوو، چ ژیانێک لەمە ناخۆش و بەدتر هەیە؟ وەلێ ڕاسکۆڵنیکۆف بەو بارە دەروونیەوە کە هەیبوو قایل ئەهاتە بەرچاو. تەنانەت پێچ و چێژی لێوەربگرێ وەک کیسەڵ خزابووە قاوغەکەیەوە و بە تەواوی لە دنیا دابڕابوو تەنانەت بینینی کارەکەرەکە کابوو سەر لە ژوورەکەی بدات و خزمەتی بکە تووڕە و بێزاریە کرد ئەمە حاڵەتی زۆرێک لەو کەسانەیە کە نەخۆشن و بیری خۆیان تەنیا لەسەر یەک مەسلەی تایبەتی ئەچەسپێنن خاوەن ماڵەکەی دوو هەفتە بوو کەی تر خۆراکی بۆ نەنارد بەڵام ڕاسکۆڵنیکۆف هەرچەندە بەسکی برسی سەری ئەنایەوە، کەچی بیری لەوە ناکردەوە بچێتە لای و لەو بارەیەوە قسەی لەگەڵدا بکا. ناستاسیای تاقە چێشتکەر و کارەکەری خاوەن ماڵ، تا ڕادەیەک لەو بارە دەروونیەی کرێگرتەکە ڕازی بوو. بە تەواوی لە چوون و ڕێک و پێک کردنی ژوورەکە دەستی هەڵگرتبوو، تەنیا هەفتەی جارێک بە ڕێکەوت گسکەکەی لە دەست ئەگرت، وا ئەمڕۆ بە سەر سەری لاوەکەوە وەستا و لە خەو هەڵیستان هاواری لێکرد وتی، هەستە! بۆ نوستویت؟ سەعات لە نۆ تێپەریوە چایم بۆ هێناویت، حەز لە چاکەیت ها؟ چەندە لاواز و بێ گیان بوویت! دوو کڵۆشەکری زەرد هەڵگەڕاوە و خستە بەر دەمی. ڕاسکۆڵنیکۆف دوای ئەوەی گیرفانەکانی خۆی باش پشکنی، هەر بەو جۆرەی بە جلەکانی و نووستبوو، هەندێک پارەی ئاسنی دەرهێنا وتی، وەرە ناستاسیا، تکایە بەم پارەیە نانم بۆ بکڕە و لای کالباس فرۆشەکانیش کەمێک کالباسم بۆ بکڕە. بەڵام هەرزانترینیان. ناستاسیاو تیەر ئێستا نانت بۆ دێنم بەڵام لە باتی کالباس شۆربای کەلەرمت ناوێ شۆربایەکی خۆشە هی دوێنێشەوە لە دوێنێشەوە بۆم هەڵگرتویت وەلێ تۆ دوێنێ درەنگ هاتیتەوە شۆربایەکی باشە کە شۆرباکە هێناو لاوەکە کەوتە نان خواردن ناستاسیا لەسەر قەنەفەکە لە پاڵیا دانیشت و کەوتە هەڵەوەڕی ژنێکی لادەی زۆر چەنەباز بوو ناستاسیاوتی پراسکوفیا پاڤلۆڤنا ئەیەوێت لای پۆلیس شکاتل لێ بکە کوڕە ناوچاوی بەیەکدادا وتی لای پۆلیس بۆچیەوێت ناستاسیاوتی کرێ نادەیت ماڵەکەیش چۆڵ ناکەیت ئیدی دیارە چی ئەوێت. ڕاسکۆڵنیکۆڤ لە ژێر لێ وتی نەفرەت لە شەیتان، هەر ئەمەم کە بوو. نا، ئەمە ئێستا بۆ من خراپە. پاشان بە دەنگی بەرز لەسەر قسەکانی ڕۆشت وتی، گەلحۆیە، من ئەمڕۆ سەری لێ دەم و لەگەڵیا ئەپەیڤم. ناستاسیا وتی بۆ گەلحۆی گەلحۆیە، وەک من، وەلێ ئەی تۆ چۆن؟ عاقڵیت؟ وەک تورەکە هەڵا ژیاویت و خێرت نییە. ناستاسیا دایە پێکەنین، لەو پێکەنینانەی هەندێک جار لەسەر شتی ناقۆڵا ئەیگرت، ئەوەندەیش بێدەنگ پێکەنی هەموو گیانی ئەهاتە لەرزین، تا ئەکەوتە هێڵنجدان، پاشان بە زەحمەت لێی پرسی، باشە بیرکردنەوە پارەی زۆری دەستخستوویت؟ ڕاسکۆڵنیکۆف وتی، ناکرێت پێڵاوت لە پێدا نەبێت و وانە بە قوتابی بڵێیتەوە، تف لە هەموو شتێک. ناستاسیا وتی، چاک نییە تف لە کانی ڕۆ بکەی. ڕاستکۆڵنییکۆف وەگەوەی وەڵامی بیر و بۆچوونی خۆی بداتەوە بە نابەدلی وتیەوە بۆ وانەوتنەوە بە قوتابی پارەی ئاست نەدەن و بە پارەی وردەیش هیجەکرێ ناستاسیاوتی پێت ناخۆش نییە ئەگەر یەکسەر پارەیەکی زۆرت بدەنێ لاوەکە تەماشایەکی سەیری کرد و دوای کەمێک بێدەنگی بە سووربوونەوتی بەڵێ پارێکی زۆر ناستاسیا وتی باشە کەمێک لەسەر خۆتر بڕۆ نەک بکەوی ئاخر زۆر ترسناکە بەڕاست بچم بۆ نانەکەیان نا ڕاستکۆڵنییکۆڤوتی ئارەزوتە ناستاسیاوتی بەڕاست لەبیرم چوو دوێنێ کە لێرە نەبوویت نامەیەکت بۆ هات. ڕاسکۆڵنیکۆڤ وتی نامە؟ بۆ من؟ لای کێوە؟ ناستاسیا وتی نازانم لە کێوە لە گیرفانی خۆشم سێ کۆپیکم دایە پۆستە چیەکە ئەم دەیتەوە ڕاستکۆڵنییکۆف زۆر شڵەژاو هاواری لەکردوتی بڕۆ بیهێنە بۆ خاتری خوا بیهێنە خوا هاوار